پاری بیست و حەوت، ڕێگەی گەیشتن بە سەرکەوتن، چۆن دەبێت کەسانی تر بەرەو سەرکەوتن بەرین؟ خۆشەویستان، من کەسێکم بە ناوی پت بارلو دەناسی کە پیشەی پەروەردە و ڕاهێنانی سەگ و ئەسپ بوو بۆ سێرکەکان. پت لەو کەسانە بوو کە بەشێکی گرنگی تەمەنی خۆیان سەرفی سەرگەرمکردنی خەڵک کردووە لە سێرکە نمایشە جوڵاوەکاندا. شێوازی ئەو لە پەروەردەکردنی سەگەکاندا بە شێوەیەک سەرنجڕاکێش بوو کە منی خستە ئەو بیرەی نموونەیەکی بەو جۆرەتان بۆ بهێنمەوە. پدبارلو هەر کاتێک سەگی بەردەستی خۆی کە پەروەردەی دەکرد دەستوورەکانی جێبەجێ دەکرد و یاخود سەرکەوتوو بوایە لە ئەنجامی جوڵەیەکدا دەستێکی بەسەریدا دەهێنا و بە پێدانی پارچە گۆشتێک زیاتر هانی دەدا. سەرم سوڕ دەمێنێ ئێمە مرۆڤەکان لەگەڵ ئەوەی خاوەنی تایبەتمەندیە مرۆڤایەتیەکانین بۆچی لەم شێوازە سوود وەرناگرین بۆ پەروەردەکردنی مرۆڤەکان و لەبری مەحکوم کردنیان سوود لە ستایش و ئافەرین وەرناگرین. وەرن با لە بچووکترین گەشە و پێشکەوتنی تاکەکان بە شێوەیەکی جوامێرانە ستایش بکەین، ئەم کارە دەبێتە هۆی ئەوەی کە لایەنی بەرامبەر زیاتر و زیاتر توانا و وزەی لە ڕێگەی تەواو کامڵکردنی پێشکەوتن و سەرکەوتنی بەکار بهێنێ، نەک تەنها زەرەر ناکەن، بەڵکو. زەرەریش ناگەیەنێت. لوئیس لاوس یەکێک لە بەڕێوەبەرانی زیندانی سینگ سینگ بە تەجروبە بۆی دەرکەوتووە کە لە چاکسازی دڵڕەقترین و تاوانبارترین خراپەکاران و ناچارکردنیان بە هاوکاریکردن ئەوە ستایش و پێهەڵدان زۆر کاریگەر دەبێت. بەڕێز لاوز لە کاتی ڕێکخستنی ئەم کتێبەدا نامەیەکی بۆ من نارد کە چەمکە گشتیەکەی بەم جۆرە بوو، ڕێزلێنان و ستایشکردنی دروست و بنەڕەت لە هەوڵە دروستەکانی زیندانیەکان زیاتر لە ڕەخنە و سەرزەنشتکردن لە دەستەبەرکردنی هاوکاری ئەواندا کاریگەرە. من ئێستا نە لە زیندانی سینگ سینگدا و نە لە هیچ زیندانێکی تردا زیندانی نەبووم کە لە ڕاست و دروستی نووسینەکەی بەڕێز لاوسدا گومانم هەبێ، بەڵام دەتوانم وەبیری بهێنمەوە کە لە ژیانی ڕابردووی مندا هاندان چ ڕۆڵێکی هەبوو. دەتوانم کەدانی پێدابنێم هاندان و چەند وشەیەکی ئافەرین و ستایش چۆن ڕێڕەوی ژیانی منی گۆڕی. گومانم نییە کە ئێوەش هاوشێوەی ئەم مەسەلەیەتان بینیوە، بەڵام سەرنجی ڕانەکێشاون. ئێستا بەم بیرخستنەوەی من دەتوانن هەندێک لەو حاڵەتانە وەبیر بهێننەوە. بێجگە لە تەجروبەی تاکەکەسی، مێژوو پڕیەتی لە شایەتی زیندوو و متمانەپێکراو کە لەسەر ئەو باوەڕەیە کە هاندان و ستایشکردن چ کاریگەرییەکی لەڕادەبەدەری لەسەر تاکەکان داناوە، کات تێپەڕی و هەروەها تێش دەپەڕێ، بەڵام لە کاریگەری و گرنگی ستایش و هاندان لەسەر تاکەکان هیچ گۆڕانکارییەک نەهاتۆتە دی و نایەت. ئازیزان، بۆ نموونە نزیکەی نیو سەدە لەمەوبەر کوڕێکی دە ساڵان لە کارخانەیەکی بچووکی شاری ناپلدا کاری دەکرد، کە ئارەزووی ئەوەی هەبوو گۆرانیبێژێکی چاک و بەناوبانگی لێ دەرچێ، بەڵام یەکەمین مامۆستای، ئەو نائومێد و دڵساردی کردبۆوە. مامۆستاکە بەوی وتبوو، دەنگی تۆ بۆ گۆرانی وتن گونجاو نییە. تۆ بە هیچ جۆرێک بەهرەی گۆرانی وتنت تێدا نییە، چونکە دەنگت دەڵێی ڕەشەبایە کە لە میانەی تەلی کارەبادا تێپەڕ دەکات. لە بەرامبەر ئەم مامۆستا بێئاگایەدا دایکی کوڕەکە بوو کە ژنێکی گوندنشینی هەژار و نەخوێندەوار بوو، کە پەی بە تەجروبەی گرنگبوونی هاندان و ستایشکردن بردبوو. دایک لە بەرامبەر ناڕەحەتی کوڕەکەیدا خۆی تێک نەدا و وتی. سەرەڕای بۆچوونی ئەو مامۆستایە من دڵنیام کە تۆ گۆرانی بێژێکی چاک دەبیت هەر بەم یەک جارەی کە چوویتە لای مامۆستا گۆڕانکاریەکی گشتی لە دەنگتدا دەبینم پێش کەوتنەکەت هەر لەم چەند خولەکەدا هەست پێ کراوە پیرەژنەکە بە پێی پەتی کاری دەکرد تاکو بتوانێ بڕی تێچووی وانەی مۆسیقا بۆ کوڕەکەی دابین بکات. پێداگری و ستایش و هاندانی ئەو ژنە لادێیە سەرەنجام کاری خۆی کرد و ژیانی کوڕەکەی بە تەواوەتی گۆڕی. ئەگەر ئاشنای ناوی گۆرانی بێژە کۆنەکان بن بێگومان ناوی ئەم گۆرانی بێژەتان بیستووە ئەو، ئەنریکو کاروزوە. ئازیزان ساڵانێکی زۆر لەو کاتە تێدەپەڕێ کە لە سەدەی نۆزدەی زاینیدا کوڕێکی تازە پێگەیشتوو لە لەندەندا ئارەزووی نووسینی دەکرد و بەو خەونەوە دەژیا. ئەو هەوڵی دەدا هەموو توانایەکی خۆی بەکار دەبرد تا بتوانێ ببێتە نووسەر، بەڵام هەموو شتێ بە پێچەوانەی ویستی ئەوەوە دەچووە پێش. ئەو نەیتوانیبوو زیاتر لە چوار ساڵ بچێتە قوتابخانە، چونکە باوکیان بەهۆی قەرزدارییەوە خستبووە زیندان. ئەم تازە پێگەیشتووە کە لەگەڵ دەردی برسێتیدا بێگانە نەبوو، وازی لە قوتابخانە نەهێنا تاکوو لە کارگەیەکی بچووکدا کار بکا. کارگەکەی ئەو شوێنێکی زۆر ناپاکژ بوو، ڕۆژ و شەو مشک تەراتێنی تێدا دەکرد. کاری ئەم کوڕە چەسپکردنی کاغەزی بەرچەسپی سەر شووشەی مەوادی بۆیاخ بوو. ئەو لەگەڵ دوو کوڕی تری لەندەنی کە منداڵی سەرجادەبوون لەژێر شێروانییەکدا دەخەوتن. ئەو کەسە لە توانای خۆی بۆ نووسەربوون گومانی هەبوو. شەو لە کاتێکدا کە هەموویان خەوتبوون، یەکەمین نووسینی خۆی بە دزییەوە پۆست کرد تا نەوەکو ببێتە جێی گاڵتەی خەڵک. نەک تەنها ئەو داستانە، بەڵکو کۆمەڵە داستانێکی زۆری نارد تاکو سەرەنجام ڕۆژی خۆی گەیشت و یەکێک لە نووسینەکانی چاپ کرد. ئەگەرچی بۆ چاپکردنی ئەم چیرۆکەی تەنانەت یەک شیلینگیشیان پێ نەدا، بەڵام ئەو شایستەی سەرنووسەری بڵاوکراوەکە کە چیرۆکەکەی چاپ کردبوو، بووە هۆی ئەوەی کە لاوەکە لەو ڕێگای کە گرتبوویە بەر، سەرکەوتن بە دەست بێنێ. بەڵێ ئازیزان، لاوی ناوبراو کاتێ کە چیرۆکە چاپکراوەکەی بینی، وەها ورووژابوو کە ماوەیەک بە شەوق و زەوقەوە لە شەقامەکانی لەندەندا هاتوچۆی دەکرد. هاندانی سەرنووسەری بڵاوکراوەکە، ژیانی ئەم تازە پێگەیشتووەی گۆڕی. ئەگەر ئەو هاندان و ئافەرینەی سەرنووسەر نەبوایە بێگومان ئێستە ناوی، چارلس دیکنز، تان نەدەبیست کە خاوەنی چەندەها نووسینی وەک، ئارەزووە گەورەکان، ئۆلیڤەر تویست، دەیڤید کوپەرفیڵد. جارێکی تریش چەندەها ساڵ. لەو کاتە تێپەڕ دەکات کە کوڕێکی تر لە لەندەندا لە فرۆشگایەکی کوتاڵفرۆشیدا کاری دەکرد کە دەبوو سەعات پێنجی بەیانی لەخەو هەستێت و فرۆشگاکە خاوێن بکاتەوە و تاکوو شەو بۆ ماوەی چواردە سەعات بەبێ وەستان خەریکی ئەنجامدانی کارەکانی دوکان بێ. کاری ئەم کوڕە بێگارییەکی بە تەواوی مانا بوو و ئەویش نەفرەتی دەکرد لەو بێگارییە، لەم چواردە سەعاتە تەنها ئەو سەعاتانەی کە دەچووە قوتابخانە بە بێگاری دانەدەنا. دوو ساڵ بەم جۆرە بەردەوام بوو تاکوو سەرەنجام کوڕەکە نەیتوانی ئەم بارودۆخە تەحەمول بکا، بەیانیەکیان کە لە خەو هەستا، بەبێ ئەوەی کە نان و چا بخوا چوار کیلۆمەتر بە پێ ڕۆیشت تاکو خۆی بگەیەنێتە دایکی کە وەکو کارەکەری ماڵان کاری دەکرد، بەڵکو دەربارەی بارودۆخی خۆی لەگەڵیدا قسە بکا. بەڵێ ئازیزان، کوڕەکە لەو پەڕی ناڕەحەتیدا تکای لە دایکی کرد و بە گریانەوە پێی وت کە ئەگەر بیەوێت ناچاری بکات تاکو دووبارە بگەڕێتەوە بۆ ئەو فرۆشگایە ئەوا خۆی دەکوژێت. پاش ئەمە نامەیەکی تێر و تەسەلی نووسی بۆ بەڕێوەبەری ئەو قوتابخانەی کە تیایدا دەیخوێند. بەڕێوەبەر پیرەمێردێک بوو. ئاگاداری کردەوە بەو هەموو مەینەتەوە و بەو هەموو دڵشکاویەوە نەک تەنها نایەوێت دەرس بخوێنێت بەڵکو حەز بە ژیانیش ناکات. بەڕێوەبەرە پیرەکەی قوتابخانە لە وەڵامی نامەی کوڕەکەدا سوودی لە بنەمای هاندان وەرگرت و دڵنیای کردەوە کە ئەو یەکێکە لە قوتابیە زیرەک و هۆشیارەکان و بەهرەی کاری درەوشاوەتر و جوانتری لەمەڕ کاری شاگردی هەیە تەنانەت ئامادەیە کە ئەو وەک خزمەتگوزار لە قوتابخانەکەی خۆیدا دابمەزرێنێت. هاندان و ئومێدەوارکردنی لەلایەن بەڕێوەبەرە بە تەجروبەکەی قوتابخانەوە، ڕێڕەوی ژیانی کوڕەکەی بە تەواوەتی گۆڕی و بووە هۆی ئەوەی کەسایەتییەک دروست بێت کە کۆمەڵێک بەرهەمی نەمر لە مێژووی ئەدەبیاتی ئینگلیز بنووسێ و توانی لە ڕێی نووسینەوە زیاتر لە یەک ملیۆن دۆلار داهاتی هەبێت. ناوی ئەم نووسەرە، ئەلف چ چ، ویلزە. لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و دوو لە دەوروبەری کالیفۆرنیا لاوێک دەژیا کە بە سەختی دەیتوانی ژیانی خۆی و هاوسەرەکەی دابین بکا. ئەو ڕۆژانی یەکشەممە لە کڵێسادا سروودی دینی دەوت و هەندێک جاریش بە گۆرانی وتن لە بۆنەی زەماوەندا نزیکەی پێنج دۆلارێکی دەست دەکەوت. بارودۆخی ژیانی ئەو بە ڕاددەیەک خراپ بوو کە نەیدەتوانی لە شاردا خانووێک بە کرێ بگرێت و هەر بۆیە کوخێکی لە ڕزێکدا بە کرێ گرتبوو. کرێی کوخەکە ساڵی دوانزە دۆلار و نیو بوو بەڵام توانای دانی ئەو بڕە پارەیەشی نەبوو. و لەبری ئەوە ترێی بۆ خاوەنی ڕەزەکە دەڕنیەوە. ئەم لاوە ماوەیەک پاش ئەوەی بۆی باس کردم، بار و دۆخی ئێمە بە ڕادەیەک خراپ بوو کە ڕۆژانە جگە لە ترێ هیچی ترمان بۆ خواردن دەست نەدەکەوت لە بار و دۆخی خراپی ماڵی وەها تەنگمان پێ هەڵچنرابوو کە دەمویست واز لە گۆرانی وتن بێنم و دەست بکەم بە کاری دەڵاڵی لۆری بەڵام قەدەر ی و پردیوی هێنایە سەر ڕێگام کە بە دڵنیاییەوە بە منی وت تۆ بەهرەی گۆرانی وتنت تێدایە دەبێت بۆ تەکمیل کردنی زانیاریەکانی خۆت بچیتە نیۆیۆرک. هاندانەکەی هیوز بووە هۆی ئەوەی کە لە ڕێگەی پەروەردەکردنی بەهرەدا هەنگاو بنێم و ئەم بوێرییە بە خۆم بدەم کە بۆ ئەم مەبەستە بڕێکی زۆر پارە سەرف بکەم، من دوو هەزار و پێنج سەد دۆلارم قەرز کرد و بەرەو مەبەست بەڕێکەوتم. پێدەچێت ناویتان بیستبێت، لۆرانس تیبت. قسەکردن بە تەنیایی بۆ گۆڕینی خەڵک بەس نییە، ئەگەر دەتانەوێ بە واقیعی لەسەر خەڵکان کاریگەر بن دەبێت لەو بەهرانەیان کە لە ناخیاندایە وەک گەنجی شاردراوەوان سوود لەو بەهرانەیان وەربگرن، گومانتان نەبێ کە ئەو هەوڵەی ئێوە کاریگەرییەکی تەواوی دەبێت. بەڵێ لەم زەمینەیەدا باشترە سەرنج بدەین لە وتەکانی ولیام جیمز کە شانازی دەروونزانەکانی ئەمریکایە. ئەگەر سەرنجێک بدەین لە بارودۆخی ئێستای خۆمان و خۆمان بەو جۆرە وێنا بکەین کە دەبێت هەبین و بەراوردی بکەین لەگەڵ ئەوەدا کە هەین و ئەوەی کە دەمانتوانی ببین، ئەوا ئەوەمان دێتە دەست، کە لە حاڵی نیوە هۆشیاریدا بەسەر دەبەین، نیوەی بوونمان بە ئاگایە و نیوێکی زیاتری خواپێداوی ئێمە لەو خەوەدایە سوودی لێ نابینرێ. بەهرەی مرۆڤ زۆر زیاترە لەو ڕادەیەی کە بەداخەوە سوودی لێ وەردەگیرێ. مرۆڤ خاوەنی بەهرە و هێزێکی گەلێک فراوانە کە ئێمە سوودیان. لێ نابینین. من نازانم کە تۆ ئێستا خەریکی گوێ ڕاگرتنی ئەم دێڕانەیت چێیت و لە چ بارودۆخێکدایت و بۆچی گوێ لەم پەرتووکە دەگریت بەڵام دەزانم هەر کەسێک هەیت و هێز و توانای جۆر بە جۆر و جیاوازی زۆرت هەیە کە لە زۆربەیان سوود وەرناگری یەکێک لەم هێزانە توانای ئێوەیە لە هاندان و ستایش کردندا بۆ خەڵک تاکو خۆیان بناسن و لەمەڕ متمانە بوون بەهرەکانیان لە خەو هەستێنن، تۆ دەتوانی هێزی خەوتووی کەسانی تر بە ئاگا بهێنیتەوە و بە بینینی جوڵەی ئەوان هێز و توانا خەوتووەکانیشت لە خەو هەڵدەستن، کەواتە لەو پێشکەوتنە بچووکانەی خەڵک بە بەختەوەرییەوە ستایش بکە و لەوبوارەدا گەرم و گوڕی تەواوی خۆت پیشان بدە.